خۆشەویستمان و باوکی خۆشەویستمان هاتەوە دایکی نەسیب دایکی نەسیب خۆشەویستمان و باوکی خۆشەویستمان هاتەوە دایکی نەسیب دایکی نەسیب خۆشەویستمان و باوکی خۆشەویستمان هاتەوە باوکی عمر دایکی عمر و خزمەتکارەکەی عمر و بنەماڵەکەی عمر و هەموو خزمەتکارەکانیان ئاه ئەی لەو بەخت و ناوچەوانە ڕەشەی من و نەسیب نە تۆ وەکو فەرتونە مایتەوە و نە دەشبی بە عەزە یا فەرتونە ئەو خۆشیە چ بوو هات چاوم ڕوون بۆوە عەزە بەڕاستی تۆ زۆر بۆ وەفای دایکی نەسیب جلوبەرگت زۆر جوانە عەزە جلوبەرگی زۆر جوانترم بۆ هێناوی ئەوە دیاری مارەی منە وەزاح بۆی هێنام. وەزاح! کچێ دەبم بە بۆ لای عەزە. ئێ باشە ئەگەر من مناڵێکم بوو تۆ شووی پێ بکە. مەبەستت ئەوەیە لێرە چاوەڕێ بکەم هەر ژنێک لە شام سکی ببێ لە میسڕ مامانی بکەم؟ ئاساییە دەچم پێشوازی لە عومەر دەکەم و دایکی عومەریش. عومەر لەگەڵمان نەهاتووە. ئەی ئەڕۆ! السلام علیکم سڵاو لە پێشەوای ئیمانداران عمەری کوڕی خەڵتاب فەرموو بەرتیلم دەدەنێ بۆ ئەوەی بێدەنگ بم ئەوە بەرتیل نییە ئەوە تەنها نیعمەتێکی خوایە بۆ تۆ مامە مامە ئەو دەموچاوت بۆچی وای لێ هاتووە ها برازاکەم چون بۆ لای ئەسپەکەم ئەسپەکەش لە ناکاو تووڕە بوو جوتەیەکی لێدەم وازت لێ هێنا یان کوشتت ئاژەڵ زۆر بەستە زمانە بێگونا حەویتی لەسەر نییە هەر بۆیش بکوژە حوسێنیان بەڕلا کرد لا حەولەوە لا قووەتە ئللا بلا تۆ دەزانی چێ حوسێنی کوشتووە؟ ئەبو لولوئەی مەجوسی دەزانی چێ عەبدوڵای کوڕی زوبەیری کوشت ئەبو لولوئە دەزانی چێ باوکی حەسەن و حوسینی کوشت ئەبو لولوئە ئەی باشە دەزانی چێ باوکی خەتابی کوشت ئەبو لولوئە ئەبو لولوئەی چی دەواز لە ئەبو لولوئە بێ ئەبو لولوئە بۆیە هەموو شتێک بنووسم کە لە تۆ جێویست دەبم. کوڕەکەم گوێ بگرە، لەسەر دڵ لەبەری بکە، پاشان پرسیار بکە تا تێبگەی، لە سینەتا گفتوگۆ لەگەڵ خۆت بکە، پاشان ئەگەر تەواو بوویت و لەبەرت کرد، بگەڕێوە بۆ سەر پێنووسەکە و کاغەزەکەت و پاشانیش ئەو شتەی دەیزانی بینووسەوە، لە دوای ئەوەش نیشانی منی بدە یانیش نیشانی ئەو کەسەی بدە کە فێری کردووی ئاوا باشترە. تێگەیشتم فەرمانتە گەورەم. ئێستاش پرسیار بکە گەر دەتەوێت. ئەو شتەی لە تۆم دەوێ ماموستا هەموو فەرمودەکانم فێر بکەیت فەرمودەکانی پێغەمبەری نازدار صلی اللە علیە وسلم بۆ مەبەستی حوکمڕانی و کاروباری جێنشینی ماموستا. یا ئەڵا کوڕەکەم پرسیارێکی زۆر گەورەت کرد گوێ بگرە و لەسەر دڵ لەبەری بکە دەنگ و باسی کوڕە ئومەویەکە چیە ئەمڕۆ ئەمڕۆی بەسەر برد و لەگەل مەلاکەی دانیشت بوو ئەبوو بەکری کوڕی حەزم گوێبیستی چی بووی لەلای؟ گوێبیستی هیچ شتێک نەبوو، بەڵام پرسیاری کرد. پرسیاری چیت کرد؟ ئا، پرسیارەکەی باسی لەوەی دەکرد چۆنیەتی حوکمڕانی و باسی جێنشینی و سەرۆکایەتی و هەڵبژاردن. ئەم. باشە مەلایەکە چ وەڵامێکی دایەوە ها؟ ئایا باسی جێنشینی گەورەم عەبدولمەلیک دەکا یان نا؟ نەخێر، منداڵەکە خۆی پرسیاری کرد، وتی، جێنشینی شایستەی بنەماڵەی مەڕوانە، مەلاکە وتی، خودا دەزانێ. کێشەیەک نییە، لێرە بڕۆ. دەمەوێ زۆر بە باشی ئاگاداری ئەو منداڵە بی کوڕە و بە هیچ شێوەیەک لەبەر چاوت ون نەبێ، گوێش لە هەموو گفتوگۆکانی بگرە کە لەگەڵ مەلایەکە باسی دەکا. بڕۆ بۆ خەزێنەی پارە و پارەی خۆت لەوێ وەرگرە بڕۆ ئەو پارەیە بۆ ئەوەیە خزمەتی گەورەی خۆت کردووە نەک بۆ هەواڵ هێنان بەڵام ئەوەش دیاری تایبەتی خۆی هەیە یان دەوڵەمەندی. وەیانیش دەوڵەمەندی ورگ دەوڵەمەندی دەوڵەمەندی گەورەم باوکم بۆیە ناوی نام درهەم لەبەر خۆشەویستی بۆ کوڕەپورەکەی دینار وە کوڕەپورەکەی دینار و خۆشکەزاکەی دەرهەم و دینار و ئەوانی تر و فلسی شەروەها نزیک بەوە. بەڵێ گەورەم. ئەگەر دەم و ددانت ببینم پێبکەنی و یانیش بگری باش ئەو قسەیەت لەبیر بێ بەبێ هیچ وەڵامدانەوەیەک یان هیچ پرسیارێک لە جەنابت بکەم بە ڕوومەتەکانتەوە هەڵدەواسم نەوەکو بە ملت ها. بڕۆ دەرەوە لە بەرچاوم بزربە پێنووسێک و کاغەزێکم بۆ بێنە برازایەکەم ئەو منداڵە هات بۆ ئێرە لێرە ئومەویە کە لێرەش دەچێتە دەرەوە دەبێت بە عمەری ئەی خوددا سزاد بدا سەقەفی دڵمان شاد دەکەی ئەگەر ویستت غەمبارمان بکەیت دەمانهێنیتە پێکەنین ئەگەر ویستت بمانگریێنی وە زیاتر خۆشەویستی کوڕەکەمانت کردە دڵمانەوە کە تۆ ویستت توڕەمان بکەیت لێی. خوا تەمەن درێژت بکات پێشەوا ئیمانداران. نمونەیە لە بنەماڵەی مەڕوان کە منداڵێکی وای تیا هەڵبکەوێت خزمایەتی ئومەویە و وە خواناسی عومەری بێت. بەڵکو خواناسی و خزمایەتی مەڕوانی بێت گەورە. ئاواتەخوازم ببیت بەو کەسە. ئەمڕۆ چی فێر بووی لە لای مەلاکەت حەزم ها کوڕم؟ من کۆتاییم بە دانیشتنەکەم هێنا. پاش ئەوەی هەموو شتێکم لێ وەرگرت و وەفێری کردم. بە شەش مانگ ئەو هەموو شتانەت لێ برد ئەویش بە ساڵانێکی درێژ ئەو شتانە فێر بووە واللە تۆ زیرەکی. باپیری عومەر کوڕەکەمان دەکەی بە چاوەوە قول اعوذ برب الفلق. هەهەهەهە نا باپیرە جان توڕە مەبە سوعبەتت لەگەڵ دەکا و ئاخاوتنەکانیشی زۆر خۆش و ڕاستە پێغەمبەری خوا دەفەرموێ صلی اللە علیە وسلم. علیە الصلوة والسلام. لا حاسد الا في اثنتین. ئایا تاوەکو ئێستا هەر لەگەڵ ئەنەس دادەنیشی لە مزگەوت؟ بەڵێ مامە. ئەی خودا کوێرت بکات مامە مامەی چیتە خۆ لە ماڵی دایک و باوکت دانەنیشتووی من لێرە نە مامی تۆم و نە خاڵی تۆم بزانە من لێرە میرم زۆر داوای لێبوردن دەکەم گەورەم ئەگەر جارێکی تر بیڵێیت زمانت دەبڕم و فرێت دەدەمە ناو ماڵی دایکت دەی خێرا پێم بڵێ گوێت لە چی بوو پێش ئەوەی لە یەکێکی تر گوێ بیست بم؟ باشە ئەنەس چی بەو منداڵە بچووکە وتووە؟ دەمەوێت بزانم چی لە بن گوێی ئەو منداڵە ئومەویە خوێندووە؟ منداڵەکە پرسیاری تۆ لێ کردم وتی وتی ئە ئە ئە ئە ئە. هاهاهاها چیتە؟ دەی قسە بکە من حەز دەکەم بزانم ئەوان دەربارەی من چی دەڵێن. ئایا جنێوی پێدام باوکی حەمزە ئەنەسی کوڕی مەلیک؟ زیاتر لەو شتەی کە تۆ دەیزانی گەورەم. ڕاستیەکەی من لە ڕووم نایە بە جەنابتی بڵێم. باشە وەڵامی منداڵەکە چی بوو؟ منداڵەکە وتی نووسراوێک بۆ مامم بۆ پێشەوای ئیمانداران دەنێرم و داواشی لێ دەکەم لە کارلات بدا. خۆزگە ئەو منداڵە ئەوەی دەکرد بۆی عەبدولمەلیک بزانێ کە حەجاج هەموو خەڵکی چەوساندەوە تەنانەت ئەو منداڵە ئومەویەش تا عەبدولمەلیک لێی ڕازی بێ و بۆ ڕێزگرتن لە جێنشینەکەی بڕۆ و لەسەر ڕێگای ئەنەسی کوڕی مالیک بە و چاوەڕوانی بکا. تاوەکو دەگەڕێتەوە بۆ ماڵەوە، دواتر گوریسێک لە ملی بخە و بە هەر جۆرێک بێت لەگەڵ خۆت بیهێنە. مەلاکەم دەستگیر دەکات. مەلاکەی ئەم شارە دەستگیر دەکات بە گوریس. تۆ بۆ کوێ دەڕۆی کوڕەکەم؟ ڕاوەستە کوڕی خۆم، خۆت مەخە ناو ئەو کێشانەوە. ئەوەی لە ڕاستی چاوپۆشی بکات شەیتانێکی کوێرە. ئەمە بۆمنی بەجێ بێلە کوڕی خۆم. حەجاج حیسابی بۆ کەس ناکات و ڕێزی گەورە و گچکە لەلا نییە. تۆ چۆن دەتوانی بچی بۆ لای کوڕە بچووکەکەم؟ من کوڕی عەبدولعەزیزی کوڕی مەڕوانم، پەیمان پارێزی براکەیەتی. ئەگەر مەلاکەم ئەو شتانەی فێر نەکردبا، خۆ من ئێستا هیچم نەدەزانی. ئەوە شەرمەزارە بۆ جێنیشینەکەمان و پەیمان پارێزمان. هەی کوڕی خۆم! باوکت تۆی بۆ ئێرە نارد بۆ ئەوەی فێری زانست بی، تۆی بۆ ئەوە نەنارد کە لەم ناوچەیە کێشەی بۆ بنێیتەوە. داوای زانست لە کێ بکەم؟ لەو پیاوانەی کە زانستین ڕێزێکی تایبەتیان هەیە لەلای خودای گەورەوە و هەروەها زۆر بێڕێزیشن لەلای هەندێک کەس، نا بەخودای من هیچ کاتێک مەلاکەم جێناهێڵم. چونکە سوێندت خوارد ڕێی چارەنووست ناگرم، بڕۆ کۆشکەکەی. بەڵام کوڕی خۆم بە قسەی خۆش لەگەڵ حەجاج بجولێوە. ئەمە بە شەڕ چارەسەر ناکرێت. دوایی پێشەوا ئیمانداران لێت توڕە دەبێت. توڕەبوونی خودای گەورەیە. نا نەخێر مەڕۆ گەورەم نابێت بڕۆی. باپیرەی عومەر. تخوا ڕێگەی پێمەدە بڕوات چونکە حەجاج پیاو کوژە بەخێر بێیت ئەی میر لەبیر نەکەی باش بزانە من میری تۆم ڕێزی خۆت بگرە وەرە خوارەوە لۆ شوێنێک کابدرمالیک مام دایناوی میرەکان و جێنشینەکان منیا لێرە داناوە و ئێستاش قوتابی خواناسی دەمهێنێتە خوارەوە ئاساییە فەرمانتە ئەی کوڕی باش زۆر بە خێرایی مەلاکەم ئازاد بکە مەبەستت کامەیان زیندانەکان زۆرن ئەوە بزانە ئەی میر. ئا مەبەستم ئەی میری گەورەمان. هەموویان ئازاد بکە یەکەم کەس ئەنەسی کوڕی مالیک. هەموویان؟ بەڵێ. پیاوکوژ و دزەکان دەڵێی؟ و ئەو کەسانەی لە شەڕا هەڵاتن و سوودیان نەبووە؟ صدق اللە العظیم ئایا خودا سزای تۆ نادات کە تۆ ئەو شتانەی دەزانی بە خۆت داوەرەوە بزان چی و چیت کردووە حەجات خودا دەزانێ کە چیم و وە چی لە ناو سینەمدایە ئێستا هەندێک لە خودا بترسە مەلاکەش ئازاد بکە بە فەرمانی تۆ نابێ کەس فەرمانی ئازادی دەرناکا تەنانەت ئەو کەسەش کە فەرمانی سزادان دەردەکا کێ فەرمانی پێداوە زیندانی بکەی وهەروەها لەسەر چ سزا بدرێت؟ ئەوە کاری حوکمڕانییە باش بزانە بەرپرسەکەی و یارمەتیدەرەکانی بەرپرسن لەو کارەدا ئەویش پێشەوای ئیمانداران ڕێگەی پێدا و ئاگادار بە لات دەدەم. تۆ لام دەدەی؟ بەڵێ. بڕۆ دەرەوە لە ماڵی باپیرم مەڕوان و لە شاری پێغەمبەر، صلی اللە علیە وسلم، بە دەرکراوی لێرە بڕۆ لام داوی. کەس ناتوانێت لام بدات تەنانەت ئەو کەسەی کە داشی مەزراندووم. من بە زۆر خۆم گرتووە لە بەرامبەرت لەبەر ئەوەی خزمایەتیت هەیە لەگەڵ ئەو کەسەی دایمەزراندووم. ئایا خۆت گرت بەرامبەر ئەو کەسە نزیک خودای گەورەیە؟ ئەی نازانی تۆ کارێکی خەراپت کردووە بەرامبەر بە مەلایەکی ئاینی؟ ڕاستە ئەو قسانەی بە باشی فێری تۆی کردووە بەڵام سەری هەموویان لێ دەکەمەوە یەک لە دوای یەک هەموویان دەکوژم بە دوای یەکدا هەرچەندە خزمایەتیشیان لە یەک نزیک بێ وەرە لە لامان دانیشە ئەگەریش دەڕۆی سەرچاومان کوانێ کوڕەکەم عمر لە کوێیە؟ باپیری میر هاتووە بۆ ئێرە؟ کوڕە میرەکەتان لەگەڵ خۆت ببە بڕۆن هەی باپیری میری ئومەوی. هەر لات دەدەم دەشی بینی دەی با بڕۆن باپیرە. عاسم تۆ باوەڕ بەوە دەکەی ڕۆژێک لە ڕۆژان ببی بە باپیرەی منداڵێک کەوا زۆر ڕقی لە حەجاج بێت و بیەوێ لای بدات؟ ئەوە گاڵتەم پێ دەکەی؟ دەی بنووسە ئەو شتانێ کە ئێستا پێت دەڵێم جێ بگرە تۆش بە دەستی خۆت ئەو نووسراوە ئێستا بۆ پێشەوە ئیمانداران دەبەی بەرەکەت بەسەرتا بارێ عومەر هەی کوڕی عومەری کوڕی خەتاب خزمایەتیم لەگەڵ عومەری کوڕی خەتاب ئینکاری لێ ناکرێ لە ئەویش حەقتر خزمایەتیم دەگەڕێتەوە بۆ بنەماڵەی باوکم عەبدولعەزیزی کوڕی مەڕوان هەمیشە یادی دەکەم یادکردن بۆ ئیمانداران بەسوودە خودا لە گوناحی هەمووان خۆش بێ ماموستا. لە دەورو پشتی ڕاوەستا بوون دانویست دەستی ماچ بکەن و هەر وە دەیانویست قاچاکانیشی ماچ بکەن. بەچکە شێرێکی ئومەوی و عومەری ئەگەر بەجێی بهێڵین و ببێ بە شێر ئەوا هۆزی ئومەوی بە تەواوی دەخوات لە پێش هەموویانەوە حەجاج. جەنابت دەتەوێ ئەو کابرایت بۆ بکوژم گەورەم بێدەک بە بێدەنگ گیانم بە قوربانت بێ ئەی گەورە گیانت بەراورد ناکری بەرامبەر بە یەک تاڵەمووی لە پرسی ئومەویەک تەنانەت ئەگەر پیستری کەسبی بۆ حەجات بڕۆ لە خزمەتی ئەودا بە و لە نەعلەکانی پێی نزیکتر بە بۆ ئەو تێدەگەی ئەو گەورەی منە و وە گەورەی تۆشە وە کوڕی پەیمان پارێزی جێنشینەکەمانە وە برازای پێشەوای ئیماندارانە. خودا سەرکەوتووی بکا بۆ تۆ ئیشاڵڵا. ئەوە دەست و خەتی کوڕەکەمان عومەری کوڕی عەبدولعەزیز نییە؟ ڕاست دەکەی پێشەوا ئیمانداران ئەوە دەست و خەتی منە. و فەرمانی بە من دا لە پێش چاوی حەجاج بینووسم گەورەم. باشە حەجاج ئاگاداری ئەوەیە کە نووسراوەکەت بۆ نووسیوم؟ حەجاج فەرمانی بە من دا کە من نووسراوەکە بنووسم گەورەم و لە دواییدا نووسراوەکە بدەم بە دەستی پێشەوای ئیمانداران. بەڵێ ئاوا دەبێ میر و سەرکردە و دڵسۆزی شار و وڵاتەکە. ئایا دەزانن داوای چی لە من دەکات برازایەکەم عومەری کوڕی عەبدولعەزیز؟ داوای لابردنی حەجاج دەکات لە دەسەڵات. پێشنیارەکەم قبوڵ کرد. بەڵام تۆ ڕاوەستە مەگەڕێەوە بۆ لای ئەو پێشی نەڵێی هەتا وەکو بانگی دەکەم بۆ لای خۆم. چێ میری تووڕە کردووە؟ ئەو منداڵە بچووکە عمر مەبەستی ئامۆزاکەمانە؟ چۆن توڕەت دەکات لە کاتێکدا لە نێوانتان چەند ڕۆژە ڕێیەک هەیە. بە ئارەزوی خۆی خەڵک لا دەبا و دای دەمەزرێنێت باوکیشم ڕازیە. ئەوە چیە کە من گوێم لێ بووە ها دایکی وەلید؟ هەر هەمووتان توڕە و بێتاقەتن چی ڕووی داوە؟ چۆن عەبدولمالیک ڕازی ئەبێ لەسەر ئەو بڕیارانە؟ ئەو داوای لادانی حەجاج دەکا عەبدولمالیک ڕازی ئەبێ؟ جا چی بۆ کوڕەکەمان دەهێڵێتەوە؟ بەڵام عومەر ئامۆزامانە پورێ. تۆ حەقێ نەبێ بەسەرەوە. ئەگەر ئەو منداڵە داوا بکە حەجاج لابدرێ سبەینێ باوکی داوای لابردنی عەبدولمەلیک دەکا و دوو سبەی ژنەکەی دەرەکا لەم کۆشکە و خۆی لەناوی دائەنیشێ منیش بە فەرمانی داپیری عومەر دەرەکرێم. ڕقت لەوانەیە پورێ؟ وە ڕقیشم لەو کەسانەیە کە خۆشی ئەوێن. وە عومەری کوڕی خەتتاب، خودای گەورە لێی ڕازی بێت، هەندێ لە برادەرانی دەنارد بۆ ناو شار تاوەکو دەنگ و باسی ناو شاری بزانیبایە. دەیویست هەموو شتێک ئاگادار بێت لە ناو شار. وە ئەگەر بیزانیبایە کە هەندێ کەش گوێ نادەن بە حەرام خواردن ئەو کاتە ئەو. دەمەوێ بزانم حەرام خواردن چیە؟ حەرام خواردن ئەو کەسەیە کە بە زۆری و زۆرداری پارە و شتی خەڵک دەبا و ئاگاداری ئەو شتانە نابێ کە لە ژێر دەستیدایە. وە حەرام خواردن هەر چ شتێک بێت تەنانەت ئەگەر هەندی داوێک باریک بێت خودا لە ڕۆژی حەشر دەیهێنێتە بەر چاوی و دەیکا بە تەوقێکی ئاگر لە ملیدا. وە عومەری کوڕی خەتاب خودا لێی ڕازی بێت ئەو پادشایی دەردەکرد ئەگەر بهاتبا و خەڵکەکەی بچەوساندبایەوە وە خەڵکی قەدەغە دەکرد بۆ چوونە دەرەوە کە لە کاری بازرگانیدا یان بەشداری لە بازرگانی وە یانیش بەشداری لە فرۆشتن جا ئەگەر زۆر بێ یان کەم بێ. کێ بەرپرسی ئەنسار بوو لە سەردەمی ئیمام عومەر؟ عەمری کوڕی عاس لەسەر میسر بوو خودای گەورە دەرگای لێ کردەوە وە معاویە کوڕی باوکی سوفیان کوڕی حەرب کوڕی ئومەیە ئەو کاتە پاشای شام بوو ئیمام عومەر دەسەڵاتی دا بە دەستی لە پاش براکەی. ئەو کاتە هۆزی ئومەیە پادشا بوون لەسەر ئەنسار. لە سەردەمی عومەری کوڕی خەتتاب، خودای لێ ڕازی بێت. بەڵێ کوڕی خۆم. ئایا خەڵکی چۆن قسەی وا دەکەن؟ عوسمانی کوڕی عەفان، خودای لێ ڕازی بێت، پادشا بوو لەسەر هۆزی ئومەییە و ئەویش هۆزی ئومەییە بە خەڵک ناساند. ئاخاوتنی هەندێ کەسی نەفام، زوڵمیان لە عوسمان کرد، خودای گەورە لێی ڕازی بێت، بە زیندوویی عەمری خودای کرد. خودا لە گوناحی ئەو و لە گوناحی ئێمەش خۆش بێت. بەڵام عومەری کوڕی خەتتاب هیچ کەسێکی دانەنا. دەبوایە کەسێکی بە ئیمان بوایە و ڕەوشتێکی بەرزی هەبوایە، دەبوایە لە کارەکەش شارەزایی هەبوایە. ئا معاویە و هەروا عەمری کوڕی عاس، لە هۆزی ئومەیە و زۆربەی کەسانی تر، ئەو زۆر باشتر بوو. هەرچۆنێک بی ڕا دەردەبڕین بەرامبەر معاویە، بەڵام معاویە لە شامدا سەری هەڵدا و دار ئاڵای ئیسلامی جێگیر کرد لەم شارە تا ئێستا ماوە و ڕۆمەکانیش چاویان هەر لەم شارەیە. کە وەکو ئەم شتانەی عومەری کوڕی عاس کردی لە مسر ئایا ئەو شتانە چییە کە من گوێم لێ دەبێ ئەو کەسانە چێن کە لەگەڵیان دانیشتی ئەگەر پیاوی زانا سەرقاڵ و بە خۆشەویستی ئەوا زوڵم لە خۆی دەکات و لەو کەسانەش کە گوێی لێ دەگرن ئەگەر دانیشتی لەگەڵ کەسی وا و گوێبیستی ئاخاوتنەکانی بیت دەبێ لە ئاخاوتنەکەی پشتڕاست بی. لە کەسێکی تر بپرسە بۆت دەردەکەوێ ئاخۆ ئەو ئاخاوتنە ڕاستە یان نا. مژدەبێ مژدەبێ مژدەبێ مژدەبێ ئەی خەمچینە گەورەم حەجاج دەسەڵاتەکەی وەرگیرا. اللە اکبر اللە اکبر. حەجاج بنەماڵەکەی برد و ڕۆیشت بەبێ ئەوەی بۆ ئێرە بگەڕێنەوە ئەی بنکراوکان چی دەکرد؟ هەمویانی ئازاد کرد لە پاش ڕۆشتنی ئای کاری خوای گەورەیە لە ئەچوو هەی دوو ڕووی پیس لە پێش حەزار بەسەریا هەڵدەدەی و وە لە دوایشدا زەمبی دەکەی لێرە بڕۆ دەرەوای دوو ڕوو نامەوێت کەس دوو ڕوو لێرە ببینم دەی بڕۆ دەرەوە دوو ڕووی گەورم بێدەنگ بە بڕۆ دەرەوە بەڵام کوڕەکەمانە پرس و ڕای ئەو فەرمانی تایبەتی خۆی هەیە تەنانەت ئەگەر ئەو منداڵێکی بچوکیش بێت لە ناولانکدا. ئایا ئاخاوتنەکەم ڕاستە ها سەقەفی؟ بەڵێ ڕاستە پێشەوای ئیمانداران لێم ببورە. ئەو لادانی تۆی بینی و ڕای میرەکانیش فەرمانە. فەرمانتە ئەی پێشەوای ئیمانداران. ئێمەش و کەسایەتی و بنەماڵەکانی جێنشینەکەمان و هاوپەیمانەکانمان دەپارێزین. هەموو پیاوە چاکەکان و خەڵکی خۆمان لە باوەش دەگرین. بەبێ جیاوازی وەفا و دڵسۆزیمان بۆ هەموو کەسێک هەیە. لە ئێوە شتمان برد و لە ئێوەش بەزیادی دەکەین. وە هێشتا هیچ شتێکمان نەکردووە بۆ ئێوە لەو قەرزەی لە ملمانە ئەگەر دڵ و گیانیش پێشکەش بکەین. بۆ پاراستنی سامی کوڕە بوێرەکەمان داوای ئەوەی لێکردین. دەست لە کار ڕابکێشیتەوە. فەرمانتە فەرمانتە ئەی پێشەوەی ئیمانداران خۆت بگرە بە توندی هەیچیا پێش ئەوەی بڕوخێیت. دانیشە. دانیشە. وەریگرە. وەریگرێ دەی؟ بە چەقۆکەوە وەریگرە ها فەرموو دەتکەم بە سەرۆکی عێراق. خودا بتپارێزێ ئەی پێشەوای ئیمانداران. نانت خواردووە؟ خواردنەکەم لە کوفە چاوەڕوانم دەکات دەبێت لەوێ بیخۆم ئەی گەورەم. من ناتنێرم بۆ ئەوێ بۆ ئەوەی وەکو ئاژەڵێکی دڕەندە ناو زەرگیان بخۆی، بەڵکو وەک میرێک و سەرۆکێک و شوانێکی ئیماندار بۆ بەڕێوەبردنی ئیماندارەکان. میللەتێکی ناڕێکن و هیچ شتێکیش ڕێک و پێکیان ناکات. خودات لەبیر بێ لەکاتی دەسەڵاتەکەت بەباشی مامەڵەیان لەگەڵ بکە و لەسەر ڕێگای دن هەڵسوکەوتیان لەگەڵ بکە. خودا ئەو دەسەڵاتەی پێشکەشی من کردووە و دەشتوانێت لێم بستێنێتەوە. خودای گەورە نیعمەت لە کەس ناستێنێتەوە، تەنانەت ئەگەر بێت و تۆ سوپاسی نەکەی. نەبی بە هۆکارێک بۆ ڕووخانی ئەو نیعمەتە، بەڵام ببە بە هۆکارێک بۆ بەردەوامیی ئەوە. دڵنیات دەکەمەوە ئەی پێشەوای ئیمانداران، لە خۆشی زیاتر هیچ شتێکی تر لە من نابیستی ان شاء اللە. با نامە لە نێوانماندا بەردەوام بێت باشە، بێدەنگ مەبە. خودا بتپارێزێ ئەی پێشەوای ئیمانداران ملی ناحەزان ببڕی و کۆتاییان پێ بێنی. من ئەزانم ئەمرێ لە خەم و خەفەتا ئەو کچی شوانی بزنە. باشە بۆچی؟ عەبدولمەلیک بە گوێی ڕایەکەی تۆی کرد. حەجاجی بەرز کردەوە و کردی بە سەرۆکی عێراق. ڕای منت دەوێ؟ بەڵێ بەڵێ من زۆرم لێ کرد فەرمانم پێدا حەجاج بکا بە سەرۆکی ئێراق لە ڕقی مناڵە کە و دایکی. هێشتا پەیمان پارێزی لە دەستی ئەوان دایە ئەگەر هات و مێردەکەی بوو یان نەبوو بە پێشەوای ئیمان داران. خوا تە مەنی درێژ کا خوشکی عبدول مەلیک. تەمەن درێژی بە دەستی خوای گەورەیە ئەو شتەی کە نابێ هەر ئەبێ ببێ. ئەگەر ئەو شتە ڕوویدا خوا نەکا ئەوا عەبدولعەزیز لە شوێنەکەی دائەنیشێ کە عەبدولمەلیکی لێ دائەنیشێ و دایکی عومەریش لێرە دائەنیشێ و کوڕەکەشیان لە شوێنی لە شوێنی کوڕەکە دائەنیشێ. ئەوە پەیمانە و نووسراوە و هەڵبژاردنێکی ڕوون و ئاشکرا کراوە. ئەگەر بە منداڵی چاونەترس بوو لەسەر لابردنی حەجاج، ئەوا لە ڕۆژانی داهاتوودا، داوا ئەکات کە کوڕەکەت لا ببات منیش ئاگادارم کردویت. السلام علیکم ورحمە اللە وبرکاته السلام علیکم ورحمە اللە. من ئەو کەسەم کە تاوان دەردەکەم هەتا لەچکەکەم لا نەبەم ئەو جا دەزانن من چێم. دەبینم هەندێ کەس چاوچنۆکن و هەندێ کەسی تر نەفسیان نزمە و ئێمە چەند ملێکی درێژ دەبینین و چەند سەرێک دەبینین خەریکی جوڵانەوەیە و منیش هەڵیان دەکەنم. من حەجاجی کوڕی یوسفم و هیچ پەیمانێکم نەداوە جێبەجێی نەکەم و ئەگەر پەیمانێکیشم دا هەر جێبەجێی دەکەم و هەر کەسێ دەبێ تەماشای تەمەنی خۆی بکات ئاگادار بێ هیچ کات خۆی نەکات بە نێچیری دەستی من خزمەتکار! نووسراوی پێشەوای ئیمانداران بخوێنەوە بەسەریان. لە عەبدوڵای کوڕی عەبدولمەلیکی کوڕی مەڕوان پێشەوای ئیمانداران بۆ ئەو مسلمان و ئیماندارەنەی کە لە ناو عێراقدان سڵاوی خدای گەورەیان لەسەر بێ وە لە دواییدا ڕاوەستە ئەی خزمەتکار بێدەنگ! ئایا گوێتان لێ بوو؟ ئایا گوێیان لێ بوو؟ سڵاوی پێشەوای ئیمانداراتان ڕادەگەێنی ناتانەوێ وەڵامی سڵاوەکەی بدەنەوە؟ دووبارە نووسراوەکەت بخوێنەرەوە خزمەتکار. لە عەبدوڵڵای کوڕی عەبدولمەلیکی کوڕی مەڕوان پێشەوای ئیمانداران بۆ ئەو مسوڵمان و ئیماندارانەی کە لەنێو عێراقدا هەن سڵاوی خودای گەورەیان لەسەر بێ ئاوا دەبێت بەم شێوەیە ڕێزی ئیسلام دەگیرێ بەردەوام بە خزمەتکار باشە تۆ مەبەستت چ منداڵێکە؟ دایکی وەلید. عومەری برازات. چیەتی؟ بیستوومە دەڵێن زەمی هەموو هۆزی ئومەیە دەکات. خودا زاری ئەو کەسە ببڕێ کە درۆ بە دەمی برازاکەمدا دەکات. ئەو گفتوگۆیەی خۆت نییە. بەڵام بزانە چۆن زاری ئەو کەسانە دەبڕم کەوا زەمی برایەکەم و برازایەکەم دەکەن. خزمەتکار. گەورەم. بە پەلە بانگی عاتیکەم بۆ بکە. باش گوێم لێ بگرە هۆ کچی مەڕوان. فەرمانتە گەورەم ئەی پێشەوای ئیمانداران. یان واز لە زمانتان دەهێنن ها تۆ و ئەو ژنە؟ یان هەر چ کەسێک بیەوێ بوختان بۆ برایەکەم و برازاکەم و بنەماڵەکەی دروست بکات ئەوە بە شمشێرەک زمانی لە بنەوە دەبڕم. ئەو برامانە و پەیمان پارێزی جێنشینەکەمانە هەی پێشەوای ئیمانداران. ئایا ژنەکەی کچی شوانی بزنە؟ من من توانام. وە کوڕەکەی؟ کوڕی شوانی بزنە؟ یانیش ئەو کوڕی عەبدولعەزیزە؟ کوڕی مەڕوانە و کوڕی حەکەم، میرە و کوڕی جێنشینە و کوڕی برامە و کوڕی برای پێشەوای ئیماندارانە. ئەوها دەبێت لە سەرزارتان بێ و بە باشە ناوی بهێنن. ئەگەر لە ناو دڵی ئێوەشدا نەبێت، لە ناو دڵی مندایە و لە گلێنەی چاومدایە. لەناو دڵمانە و لەناو چاومانە ئەی پێشەوای ئیمانداران. ئەگەر خودا تەمەنی درێژ کردم و و ئاواتەکەشم بهێنێتە دی دەبێت وای لێ بکەم نزیکترین کەس بێت بۆ من و لە دانیشتنەکانم و ماڵەکەشی نزیکم بێت. لەگەڵیان دێنەوە باوکە؟ ئایا تۆ ئەو شتە دەوێت؟ بەڵێ. بە زۆر لە ڕقی کچی مەڕوان دەبێت ئەو شتە ببێت ئینشاءاللە. باوکە زۆر خۆشم دەوێت کاتێک کە پێ دەکەنی. منیش تۆم خۆش دەوێت ئەگەر بگری یان پێ بکەنی یان خەوتبی بە هەر جۆرێک بێت تۆم هەر خۆش دەوێت بە خوا خۆشم دەوێی. عمری ئامۆزام دەگەڕێتەوە بۆ ئەوەی لەگەڵمان بژی کەی دەگەڕێیتەوە ئامۆزاکەم کەی دەگەڕێیتەوە ئامۆزاکەم لەگەڵ خوسکەکەت ئوم البەنین